نەبێ لەسەر تۆبەکەیان ئیسیقامەتیان نەبێ هەر نەخۆشینێک لەو دنیاە چەند هۆکارێک دەبنە هۆی توشببوونی ئەگەر هۆکارەکانمان نەهێشت دیارە ئیشاڵا توشی نەخۆشیەکە نابین. ئێمەیش ئەبێ بزانین چەند هۆکارێک هەیە ئەگەر ئەوانەمان واز لێیەنا ئەوا خوای گەورە تەوفیقمان ئەدا و تەوبە ئەکەین و دامەزراویشمان ئەکا لەسەر ڕێگە ڕاستەکە ئەمانەی کە من باسم کردوون ناوم ناون کۆسپەکان کۆسپ و تەگەرەی سەر ڕێگای تۆبەکردن و دامەزران لەسەر دینی خوا چین؟ ئەم خاڵانەن ئەیانژمێرم ئەوانەی کە ماون لە کۆتایی ژماردنەکە باسیان ئەکەم یەکەم دڵخۆشکردن بە ڕەحمەتی فراوانی خوا ئەوە یەکەم بوو باسم کرد، زۆر کەس دەی ئەڵێ خوا ارحم الراحمینە ڕاست ئەکا بەڵام نیوەی تریشی ماوە دوو گوناح بەکەم زانین گوناحەکە کورە ئەڵێ خۆم چیم و گوناحەکانم چییە نابێ سێم دڵخۆشبوون و مەغروربوون بە عیبادەتی خۆی هەیە چوار کات نوێژ دەکا چوار دینار ئەبەخشێ دوو ڕۆژ بە ڕۆژوو ئەبێ خۆی لێ باییە بێ فووە کاتە خۆی و ئەڵێ هەرچی بکەم خوعاف و مەکان نابێ پێنجەم چوارەم نائومێد بوون لە ڕەحمەت و لێخۆشبوونی خوا هەیە ئەڵێ خوا لە هەموو کەسێ خۆش بێ لە من خۆش نابێ نەفەری وای ژێ وا ئەڵێ خوا پەنامان با یاخوا یعنی کارێکی کردووە کە خوا لەو خۆش نابێ خۆی لای خۆی و قەرارێکی پێشوەختی یاوە ئەوە خەتەرە ئەوە خەلەلە کەس نییە خوا لێی خۆش نەبێ خوای گەورە مەلایکە نانێرێ رێگەی لێ بگرێ بڕۆ بۆ خەیر خوای گەورە مەلایکە نارێ پاڵی پێێ بڵێ ئافرین دەی بڕۆ بیکە نە مخەیری ئازادی ئەمیانەکەی ئازادی ئەوانەکەی ئازادی خاڵی شەشەم بیانوو بە قەدەریەنانەوە ئەوە نی ئەڵێ لە ناوچاوم نووسراوە مامەسەجان من هەر لە ڕۆژی ئەزەل و ئەبدا لە ناوچاو نووسراوە نوێژنەکەر بم عرەقۆر بم دز بم درۆزن بم ئەوە کاکە لە کوێوە هاتی تۆ سەیری لەوح المحفوظ ئەمەش بیانوێکی درۆیە ئەسڵ و ئەساسی نییە هیچ ئەسڵێکی نییە ئەمە خۆ خەڵەتاندنە خۆ فریودانە خاڵی حوتەم ئاخر تۆبەکردن و ئیلتیزام قورسە ئەها لە عشاعریاڵن تۆبە بە کش کەسی ڕناگیرێ مامە حاجی بۆچی ڕیژ نایڵیتەوە مامۆساجان ڕیش پیاوی خۆی گەرەکە بۆ تۆبە ناکەی تەبان تۆبەی لای شێغ ناڵێم من تۆبەی لای خواڵێم ئەوەی ڕووبکەیتە خوا و بگەڕێیتەوە بە لای خوا من هەقم نییە بە تۆبەی دەروێش و سۆفی خۆیان موریدێکیان دان بۆ خۆیان کەسێکیان داناوە ئەڕۆن لە بەردەسیا تۆبە ئەکەن ئەوە نا ئەوە لەوانەیە بە هەموو کەسێ نەکرێ بەس ئەم تەوبەی کە خوا داوایەکە بە هەموو کەسی ئەکرێ لە فیرعەونەوە هەتا ئەبوو بەکری سدیق خوای گەورە ئیجازەی هەردووکیان یاوە تەوبە بکەن پێغەمبەری خوا بۆ ئەڵێ خوایە هیدایەتی خوایە ئیسلام عەزیز کە بە یەکێ لەم دوو عومەرە یا عومەری کوڕی خەتاب یا عەمری کوڕی هیشام ئەبو جەهل ئەی بۆ هەر هەر یەکسەر نەیوت خوایە هیدایەتی عومەر بە ئەبو جەهل بکە بە جەهەنما نا شتی وانیە لە ئیسلامە خاڵی ئەوەش ڕەخنەم لێ نەگیرێ دوایی بڵێن باسی دەروێش و سۆفی کردووە نیازم خراپ نییە هەموو خەڵک نابێ بە سۆفی و دەروێش بەڵام هەموو خەڵک مسلمانە بەوانیشەوە ئێمە ئەگەڕێنەوە بۆ لای خوا تەوبە ئەکەین لە حزوری خوا لە بەرنامە و شەریعەت و دینی خوا ئیتر پێویست نە بە مەلاکە نە بە شێخەکە نە بە مرید و ئەوانەکە ئەوەی دێوێ بگەڕێتەوە بە لای خوا بینی خۆی خوا بڕیار بە خواوەریەگرێ ئەگەر کەسێکیش مامۆستایەکی هەڵبژارد، پیاوچاکێکی هەڵبژارد، وتی لەسەر دەستی تۆ من بڕیار دەدەم گوناح نەکەم، هیچ مانعێکی تیا نییە و شتێکی باشە و خراپ نییە. چونکە ئەڵێن هەر کەسێ مامۆستای نەبێ و شێخێکی نەبێ شەیتانە بێ بە مامۆستا و بە شێخی. خاڵی هەشتەم، کزی ئیرادە و دڵخۆشبوون بە دنیا. یەعنی خەڵک حە هەیە خەڵ حەزەکا تۆبە بکا ئەڵێ وەڵاهی مامۆسا ئەوانەی نوێژگەرن ئەوانەی کەوا پیاوی باشن بەخوا چاکن بەس خۆزگایە منیش بمتوانی ئەوان بکردای ئەمە ئیرادەی هەیە حەزی هەیە تۆبە بکا بەڵام ئیرادەی زەعیفە بۆ دڵی بە دنیا خۆشە طول الامل جاری ئەڵێ دنیا بەبەریوە ماوە پەلەم نییە خاڵێکی تر تەریق بوونەوە بە عیبادەتکردن پەناگرم بەخوا هەیە لەو بازارە خۆی ڕوت کردوەتەوە ئافرەت سەر و مل و قل و قاچ و خولی هەمی ڕوتە عیبی لێ نایە بەڵام هەندی ئافرەت عیبیان لێ خۆیان پۆشتە بکەنەوە سەرپۆش بکەن کە ئەمری خوایە حیجاب بکەن کە ئەمری خوایە ئەمری پێغەمەری خوایە هەندێک پیاو لەو بازاڕە قومارەکا دزی ئەکا لەسەر جادە کچی خەڵک ماچەکا عەرەق ئەخوا نێرگەلە ئەخوا عەیبی لێ نایە بەڵام هەندێک کەس هەیە عەیبی لێ بێ بۆ مزگەو خەڵک بیبینێ عیبی لێ خەڵ بیبینێ ئەمە مصیبەتە لە کێ شەرمەکەی عیبادەت ئەبێ قۆڵی لێ هەڵکەی، مەردانە بچیتە پێشەوە. خاڵێکی تر، خەجاڵەتی کێشان لە تاوانەکانی پێشوو. هەی ئەڵێ بە خوا من ئەوەنە گوناحم کردووە ڕووم نییە بێمە ناو خەڵک. بۆ ڕووت نییە؟ بۆ وەختێ گوناحو ئەکرد تۆ سەرپێچی ئەم خەڵکەو کردو یا سەرپێچی خواو کردو هی خوا ئێستەش تۆبە بکە وەرەوە بۆ لای خوا هیچ حسێبێک بۆ ئێمە مەکە گردن و ئازابێ نەخەڵەتێی بڵێ بەخوا ڕووم نییە بەخوا ئەوەنەم گوناح کردووە ڕووم نیە بێمە ناوی خەڵکی ئەسڵی نیە ئەم قسە جارەتر بۆم گێڕانەوە پیاوی وا هەبووە حەزی لە تۆبە کردووە بەڵام لەوانەیە لەبەر قسەی ئەم و ئەو فرسەتێکی دۆزی بێتەوە پێچێکی لێدابێ ماوەی خۆی گم کردبێ و دوای لەو سەرەوە بە نوێژ و بە ڕۆژ و بە حەج و بە هەموو شتێکەوە هاتوێتەوە ناو ئاوایەکەی و کەسی ژیکی نەوت پێ بەرامبەری خاڵێکی تر خەجاڵەتی کێشان لە تاوانەکانی پێشوو ئەڵێ کە بیری گوناحەکان مەکەم و تەریقەبمەوە ئێکاکە سەسلام و عەلیکم خوا فەرمێ خوا خوا فەرمێ وە تو بوو تۆبە بکەن خوا فەرمێ ئەگەر تۆبە نەکەن خەڵکێ دروستەکەم گوناح بکە و تۆبە بکە خوا فەرمێ ئەوەنەم پێ خۆشە تۆبە بکەن وەکو کەسێ ئاو و نانەکەی بە کۆڵی وڵاخەکەیەوە بێ لێی ون بوو بێ لە بیابانە تازە مەیوس بوو بێ بڵێ نایدۆزمەوە ئەمرم لە بنەم دارا چاو بکاتەوە سەیرەکە بە دیاریەوە ئاو و بار و نان و پارە و هەموو شتێکی وەساوە چەند دڵی خۆشە ئەم بەندە خوا لەوە زیاتر دڵی خۆشە تۆ بگەڕیتەوە تۆی گوناحبار منی گوناحبار منی عاسی، پیاوکوژە، عەرەقخۆرە، زیناکەرە، قومارچییە، جگەرەخۆرە، نێلگەرەخۆرە، نەزەرکەرە، هەرچی هەیە، فیکرێکی لاری هەیە، ئیلحادی هەیە، خوا پێی خۆشە بگەڕێیتەوە، تۆبە بکەی، بەر لەوەی کەوا غەرغەرە یەخەت لێ بگرێ، بەر لەوەی فوو بکرێ بە سوورە، ئەو کاتە توخوا توخوا دادت نادا. ئێستا شەرم لە کەس مەکە، لە هەموو کەسێ خۆو بە پیاوتر بزانە، کاتێ هاتیتە ڕیزی پیاو، کاتی ئایتی ڕیزی موسڵمانان خۆت لە کەس بە کەمتر مەزانە و زۆر فیز و شانازی بەوە بکە و بیش دڵیش خۆش بێ لەوانەیە ئەگەر تۆبەکەت چاک بێ و پاک بێ خوا گوناهەکان و بۆ بک بەچی بە چاکە ئولائیکە یوبدیل الله و سەیئاتیم حەسەنات لەوانەیە سەر و سڕ بمێنێ پیاوێکی ڕەفیقم هەبوو هەردووکیان هەر ڕەفیقم بوو یەکیان مردوویەکیان ماوە باوکی مرد یەکێکیان باوکی مرد چۆ جێگەی باوکی شاڵ و عباکەی باوکیان کردە سەرشانی و ئیتر دانیشت و دەستی کرد بە و ئەوانە ڕەفیقەکەی کە پیاوێکی دوور لە مزگەوت و ئەوانە بوو مرد خۆ ئافریکایاخوا چوو بوو بۆ لای کە بینیبووی ئەمە ئەمە ڕەفیقەکەی دوێنێیەتی چیان کردووە و ئیسا ئەوە شاڵ و عەبا و گاڵۆک و شێخێکی گەورەی لێ دەرچووە هەر لە دوور و ئەم وتبووی بە پیاوە خراپەکە ئەمەی کەوا تازە وتی فلانە کەس بیکە بە خاتری خوا حەیام مەبە لەو دیوە حەچیم تێم هەڵە بەس لە ناو خەڵکا مەمشتێنە ئەوی وتوی فڵانە کەس بە گەورەی خوا تۆ لە عەبدولقاری گەیلانی گەورەتری وتی چی وتی لە شێخ عەبدولقاری گەیلانی گەورەتری وتیاتی واستغفر الله وتی برا بە ئاەتی قورآن بۆ تەسەلمێنم وتی چۆن وتی خوا نافەرمی ئەوانە خوای گەورە گوناحەکانیان بۆ گۆڕێ بە چاکە تۆ ئەوەنە گوناحاو کردووە پێش پێش عەبدولقاری گەیلانیە دەیتۆ کابرا وتوی تۆ زۆر گەورەیت جا لەبەر ئەوە بەڕاستی شەرم نەکەی لەوەی بڵێ ئەوەنە گوناحم کردووە بەس لێ ببڕێ یەک ئینقلاب بکە یەک بڕیار بدە وەرە باکی لە کەس نەبێ عمەری کوڕی خەتاب خالیدی کوڕی وەلید کورە خالید هەتان هەتا ئوحودیش هەفتا سەحابەی شەهید کردووە حەمزەی مامی پێغەمبەر ئەگەر خالید نەبێت چۆن شەهید دەبێت کەچی سبحان الله دوایی پێغەمەری خوا خەڵاتیەکە شمشێرەکەی داتێ ئەڵێ ئەمە یەکێکە لە شمشێرەکانی خوا تەواو کفر ڕۆی ئیمان هاو بێعقلی ڕۆی عقل هاو خاڵی یانزەهەم شەرمکردن لە تۆبەکردن هەیە شەرمەکە لەوەی تۆبە بکە آخر بۆ شەرمەکەی بەس پێم بڵێ بۆ شەرمەکەی یەعنی گوناح خۆشە لە تۆبە کردن؟ یەعنی ئەوەی کەوا ئەوانە ئەبینی ئەڵێ خۆمان سەرگەرمەکەین ئەڕۆن بۆ شوێنە پیسەکان ئەوانە مرتاحن بە گەورەی خوا لە ناخیانەوە ماندون بەس ئەوەی کەوا لەگەڵ پیاوی بەڕێزی وەکو ئێوە دانیشێ ئەوەی ڕووەکاتە خوا ئەوەی ئەڵێ یا ڕەبی یاڕەبی جارێ تر باسی ڕەفیقێکی ترم بۆ کردن ناوەکەیە بەم ئەمەیان خوا عەفوی کا کاک حاجی عەلی سۆفی سەی سادق کە ئەسڵی سەی سادق چایخانەکەی ئەحمەی سۆفی بووە برای کا عەلی عەلی سۆفی پیاوێک بوو لە تەمەنیا هەموو شتێکی کردبوو هەموو خراپەیەکی کردبوو دوور لەخوا لەو ساڵانەی ئەخیرا تۆبەی کرد و دەستی کرد بە نوێژ و ئەوانە ڕۆژی هات بۆ ماڵمان وتی مەلا تایەر ئەمەوێ بچم بۆ حەج وتم جاچی لەوە باشترە بێ وتی بڵێ خواوەرم گرێ وتم ئا وتی چۆن وتم کە چویتە ناو ماڵەکەی خوا لە دەرگای یەکەم کە چویتە ناو کەعبە ئەو پیاوەی کە لە پێشتانوێ مامۆساکە وتی کاکە علی ئەمە ماڵی خوای ئەچینە ژوورەوە ئەمە بیتە وتم بڵێ خوایە گیان ئەوە علی سۆفی هاو خۆی خستۆتە ماڵەکە و ئێمە جافی نەگەر کەسێک کوڕمان بکوژێ خۆی خستە ماڵەکەمان ئەفویەکەین وەڵڵاهی چوو بۆ حەج و هاتەوە چووین بۆ لای وتی مامۆستا هەر لە دوورەوە وتم خوا خوا عەلە خوێڕی هاتوو خۆی خستۆتە ماڵەکە و خوا وتم بە کەلامی خوا واجب کردو لەسەری لەو خۆش بێ کاکە گیان لێ ببڕێ لێ ببڕێ تەواو شەرمی ناوێ ئیعتیرافکردن بە گوناح جارێکیان کابرای وتی مامۆستا و مناڵە بۆ نەجوڵێ وتم بۆ تۆوازانی باوکی چۆن بۆ ینی مناڵی خۆم لە سەی سایق بووین ساڵی نەوە حەوت وتی وەڵا نازانم وتم وەڵایی دیوار نییە دەستم پیا نەکردبێ هێلانە چۆلەکە نیە دەستم هەتوی تو ئازانی من هەر بە مەلایەتی لە دایک بووم کاکە گەنجیم بینیوە مناڵیم بینیوە هەموو شتێک بەس مهمەوەی پیا عاقیبەتی خێر بێ لەبەرەوە بەو کەسانە ئەڵێم گوناحان کردو ئەم لاولایان کردووە وا نەزاننی تر دنیابی هەروابی بیتە سەر بگەڕێرەوە بیسرەرەوە ئەها دیلەی تەیە لە ئەتەرنێتا لە کۆمپیوتەرە تۆڕ کۆمەڵێ ڕسمەگری یەکێکیان چاو ئاوای لاتوە ئەی کوژێنیتەوە یەکیان ملیوانی کراسەکەو هەڵگەڕاوەتەوە دیلەی تێکەی ئێ گوناهیش دیلەی کە تەواو ئەوانەی کە جوانە بیهێڵەرەوە ئیعتیزازی پێوە بکە فیزی پێوە بکە خاڵی دوانزە منەتکردن بەسەر خوا هەیە منەتەکە بەسەر خوا یەمنون عەلەیکە ئەن ئەسلەم و ئەعرابەکان وەڵاهی من ئەوە نەم کردووە ئەوە نەم کردووە بۆ خوا و ئەوانە کاکە مەیکە بۆ خۆت یەکەی خوا مەحتاجی تۆ نییە من و تۆ مەحتاجی خواین لەبەرەوە ئەبێ ئینسان عاقڵ بێ لە حزوری خوا شەرم بکە خضر لەگەڵ موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ کاتێک کە کەشتێکە کون تێکە ئەڵێ ئەرەت تو ئەن ئەعیبەها ویستم عیبداری بکەم نایداتە پاڵی خوا ئێمە شتی چاک ئەبێ بینە پاڵی خوا شتی خراپ و هەڵی خۆمان ئەبێ بیدەینە پاڵی خۆمان خاڵێکی تر رێگەگرتنی گەورەکان و کەسوکار لە تۆبەکردنی رۆڵەکانیان باوک و دایکە بووە کچەکەی حەزی کردووە سەرپۆشکا کوڕەکەی حەزی کرد بۆ بێ مزگە قڕان دانیشە رۆڵە تۆ لە کوێتە یەشتا بۆنی شیر لە دەموویە نوێژ و ئەوانەی پیر و ئەوانەیە کوربا بە وەڵاوانیە وەڵایی کچ کوڕ هاتۆ بەلام توێتی باوکم ناڵێ بێم قڕان بخوێنم حەزەکەم بێم بۆ مزگەو نایەڵێم خۆ لەوانەیە باوکەکە بیانوویەکی هەبێ لە زمانێک ئەوتبێتیان تۆزێ خەتەرە و ئەمانە بەڵام نا باوک و دایک ئەبێ ئەبێ شاباش بن کە مناڵەکانیان ڕێگەی دین بگرێ بڕۆن ئێستا کۆمەڵێ لە مەسئولینی کورد لەوانەی چەند ساڵ دژایەتی خۆیان کردووە ئێستا مناڵەکانیان نردووە بۆ قوتابخانانەی کە ناوی خی تیابرێ و باسی خی تیاکرێ ئەڵێ با مناڵەکانمان وەکو خۆمانی لێ نەیە، خۆمان سەرگەردان بووین، دۆڕاندمان، با ئەوان بە شوێنی ئێمە نەیەن، عاقڵن، خەمی مناڵەکانیان ئەخۆن. خاڵێکی تر، زۆر کەس وا دەزانێ تۆبە کردن واتە تەرکی دنیا. هەیە وا ئەزانێ ئەڵێ تۆبە و کەی تر تەواو، پێ نەکەنی. شیرینی نەخۆی، گۆرانی گوێ لێ نەگری، سەیری تەلەفزیۆن نەکەی. کە ڕۆشتی بۆ بازار ئەبێ ئاوا سەر داخی با بۆ وەڵا وا نییە پێغەمەری خوا تۆبەی کردووە و سەد جاریش تۆبەی کردووە و بە بازاریشا ڕۆشتووە و خواردنیشی خواردووە و پێکە نیوە و سوابەتیشی لەگەڵ ماڵ و مناڵی خۆیان کردووە مالی هذا الرسول یاکل الطعام ويمشي في الاسواق کافرەکانیان چۆنە بە پێغەمەر بە بازارا بڕا و خواردن بخوا ئەی پێغەمبەر ئەبێ مەلایکە بێ؟ کورە بابە وەڵا وانیە پێغەمبەر مرۆڤە بەشەرە بەڵام خوا وەحی بۆ ناردووە کەواتە مسلمان ئەی مسلمان تۆ بەکردن ڕێگەی دنیا و لێ ناگرێ خواردنی خۆش خۆ نوشی گیانە بێ بەس زۆر مەخۆ جلوبەرگی جوان لەبەرکە بەس ئیسرافی دیامەکە خانوو بکەرەوە بەڵام ئیسرافی تیا مەکە تخوا بە پارەی حەرام مەیکەرەوە سارەی جوان بکڕە تخوا بەڵام دەستی خەڵکی تیا مەبڕە ژنی جوان و ڕێک و پێک بێنە مێردی جوان بدۆزەرەوە بۆ خۆت بەڵام تخوا با فروفێڵی تیا نەبێ قل من حرم زینة الله کێ جوانیەکانی خوای حرام کردووە لەسەر بەندەکانی خوا نا تۆبەکردن ئەسڵەن ژیان خۆشەکە لەزەت بە دنیا ئەدا تەرکی دنیا ناکە جارێکیش لە خزمەت ماوەسە حەسەنی شەمێرانیە ڕۆشتین بۆ ئێران بۆ سڵحێ لە دزڵی سواری قەمەرەیەک بووین، سایەقی قەمەرەکە لەگەڵمانا بوو، کاک جەلالی ناو بوو، هەروا ماوەیە ڕۆشتین دەی دەی بەینێک ویردمان ئەخوێند، ویردی مەئسورات و ئەوانە، دوعای سەفەر، جەنابی مامۆستا فایەق لێرەیە تەشریفی یەکێک بوو، بەینی ئەڕۆشتین وتارێک قسەیەکی خۆشمانە گێڕاوە، پێغەمبەر وا ئەفەرمێ و لە فڵانە شوێنە ئەمان، بەینێکی کە ڕۆشتین وەڵا قسەی نوکتەیەکی خۆشمانە گێڕاوە، مەولا سەلیەکمانە وت وتی ئەرێ برایەوە لە مەڵا ناچن کابرای سایە وتم بۆ وتی وەڵا برام مەڵای لای ئێمەوانین وتم لە کوێتە هێشتا ئاریان من بۆ هەڵ نەداوە ئێمە ئا هێشتا قسەی خۆش ئاریاڵمان بۆ هەڵ نەداوە تی بەڕاستە وڵات ماوەی ڕۆشتم وتم قەسم بەخوابێ قسێکی خۆشمان بۆ بگێڕیت و کورە ماوەسەبی کە خاتری خوا وتم بەخوابێ بیگێڕیت و وتی وڵا کابراکی نوۆچی سێ و سێ تەڵاقی خواردوە و توێتی درۆ و بۆردێزڵیش ناشارێتەوە ئێرانی بە بلدۆزەر ڕلم بۆردێزڵ وتی سێ و سێ تەڵاقی خواردو هەر کەسێ درۆ بکە ئەگەر بە بلدۆزەریش خۆڵ بەی بەسەری ئەو درۆ ناشارێت وتم ڕەحمە لە باوکم ئەم قسە کوێی خراپە وەڵای شەرعیە حەدیسیە ئەم قسە جا مەبەستمەوەی خەڵک وازانێ مەلا بووی ترە بێم ڕموچ بی گرژ بی بێلەزەت بی بێتام بی نا جارێکی گەشتم پیاوی واڵ وەڵا ڕۆمە بە مەڵا هەر مناڵێکا بە کونێکەوتم دێوە بەرازە ئەوە ورچە ئەوە کەی باوکە ئەسڵەن باوک هەیە کە چووە ماڵەوە مناڵەکان بێن باوەشی پیا بکەن ژنەکە بێت بە پێشوازیەوە بەخێر بێتەوە قوربان گیان ئەوە ئەوە پیاوە ئەوە باوکە ئەنا ئایمە دێوێ خۆی کا بە ماڵە ئەوە پێڵێن چی خاڵی خاڵێکی تر هەیە ئەڵێ ئیشم هەیە نام پەرشێ بەخوا مامەسا نام پەرشێ وەڵی پیاوێ هەبوو لە مزگە و بانی عسرمەدا بە بەردەم مزگەوتەکە ئەچوو ئەموو کاکە وەرە جەماعە دەی بەخوا نام پەرژێ وەڵاهی ئەمەنە فەقیر مرد ئەوەنە داماو بە ئێش و ئازار و بە نەخۆشی مرد ئەو هەموو مەملەکەتەی بەجێ هێشت نەڵێ نامپەرژێ بە نوێژ نەڵێ ئیشم هەیە بە ئیش بڵێ نوێژم هەیە ئیشەکە بفەوتێنە بۆ نوێژەکە و خاڵی وهی وە هەیە ئەڵێ چی ئەترسێ تۆبە بکە و هەندێ تاوانی بۆ تەرگ نەکرێ ئەمەش قسەیەکە هەیە ئەڵێ وەڵی ماوەسا من بەڕاستی حەزەکەم تۆبە بکەم بەڵام وەڵایی لەوە چێ نەتوانم جگەرە تەرک بکەم کاکە تۆ تۆبە بکە و جگەرە جارێ تەرک مەکە تۆ هەر لە ڕێوە لێمان مەکە وەڵام مامۆستا من ناتوانم سمێڵم بە سمێڵم کورت کەمەوە وەکو تۆی لێ بکەم کاکە با سمێڵ و درێژ بێ بەس تۆبە بکە تۆ نوێژەکان و بکە تۆ درۆ مەکە قەینا با بەر سمێڵی بێت گردن ئازابێ ئەوە سنەتێکە بەس ئەمیتری فەرزە وەڵام مامۆستا من نازانم بەخوا حەزم لە هەڵپەرکێ کاکە تۆبە بکە هەڵپەرکێ بکە ئەوە دوایی لەخەمێن بە مامۆستا چۆن لە خۆتە فتوا دەی کاکە من ئەمەوێ بیگرم وەکو مەولەوی حەزرەتی مەولەوی ڕەحمەتی خوای لێ بێ کابرای نوێژی نەیەکرد وتی بۆ نوێژ ناکەی وتی وەڵی مامۆستا تااقەتی نوێژی ئیشا و بەیانیم نییە وتی ئەو سیانەکەیان کە ئەو دوانە قەی ناکەم وەڵام مەلاکان وتیان سێ ڕەحم چۆر فتوای واودەوتی کاکە من بە تەنیا سیانانم پێ کردو ئێوەش ئازابن ئەو دوانەکەی پێ بکەن ئێوە پەلە مەکەن با کابرا بێ یەکسەر لەم نەقەون مەکەونە خوێندن مەلا تاهەر لە خۆی فتوا دا ئەڵێ سمێڵ قەی ناکا و هەڵپەرکێ قەی ناکا نا با بێ خاڵێکی تر ئەڵڵا ئەمیانە خەتەرە هەندێک کەس لە داخی مسلمان تۆبە ناکا لە داخی ئەهلی مزگەوت تۆبە ناکا لە داخی ئەمرەکار تۆبە ناکا لە داخی ڕیش تۆبە ناکا لە داخی شاڵ و مێزەری سپی تۆبە ناکە ئەمە زۆر مصیبەتە تۆ ببی بە سەبەبی ئەوەی کەسێ لەم دینە بتەکێتەوە لە باتی ئەو لە باتی خۆتا خوا لە جەهەنەمە ئەو سووتێنێ ئەبێ ئەخلاق ئەوە نەجوان بێ ئەبێ هەڵسوکەوتی ئەوە نەجوان بێ خەڵک ڕاکێشی وەکو مغناتیس بۆ دینەکە نەک خەڵک لە مزگەوتەکێنیتەوە تۆ بەبکەم وەکوکی ئەڵەن کابرای هاواری ناوەکەی نازانم وتویەتی وەڵا برا دین ئەگەر وەکو مەلا عەولکەریمی وە من ناکری ئەگەر وەکو یەوەش دۆ من لە یەوە خاسترم پیاوێکی هاواری لە دەرەشیش هاتۆتە خوارەوە پێیان وتووە ئەرێ بۆ تەوبە ناکەی لا لە فڵانە کەس وتی وەڵا ئەگەر وەکو مەلا عەولکەریمی دەرەشیش دەڵەمەر باوکی حاجی ئادیوان بەخوا ئەومە پێ ناکرێ بەڵام ئەگەر وەکو یەوەش وەڵا من لە یەوە خاسترم ئەها سزەی کە چۆن قسەی بڕیوە کابرا لەبەرەوە بێ ئاگامان لێبێ ئەبێ وریابین نەبین بە بەعیسیەوەی دەرگای خێر لە خەڵک داخین خاڵی ئەخیر ئەترسێ ڕۆژێ لە ڕۆژان تۆبەکەی بشکێنێ جاقەی چێکا تۆرە تۆبە بکە ئەم ڕەمەزانە بەس هیوا بووی وەڵام ماوەسە من تۆبەیەکەم ناخۆمەوە بەس دوای ڕەمەزان دەخۆمەوە هاتی ئاخر ماڵی من کاول نەبێ تۆ لە ئێستاوە مەڵێ دوایە خۆمەوە بڵیار بە بڵێ وەڵا ناخۆمەوە خوای یارمەتیم بی خوای تۆفیقم بی دوای ڕەمەزان ئەگەر شەیتانەکە زۆردار بوو کەیفی خۆتە حەزەکەی بە کونەبی خۆرەوە خۆ من باجەکەی نادەم تا ئێرە و باشە لەمە لاو خراپە تا ئێرەو باشە لەم ئەمە ئەو هۆکارانە بوون ئەگەر ئێمە واز لەمانە بێنین دڵنیابین کە خی گەورە تەوفیقمانەدا یارمەتیمانەدا ئەخیری وتارەکەم سێ خاڵە ئەرسان یەکەم بە کورتی یەکەم پاراستنی دەغڵودان و پوش و پاوان و ژینگە هەر کەسێ ئاگر بنێتەوە خوای لێ ئەڕەنجێ مەملەکەتی خوا ئەسووتێنێ، مار و مێروو ئەسووتێنی، کەو ئەسووتێنی، حەیوانات ئەسووتێنی، دەغڵ و دان ئەسووتێنی، لەوە بترسە خوا لە ئاگری جەهەنم بوسووتێنێ. ئەوانەی کە ئەو دەغڵ و دان و گەنمە ئەسووتێن لە خانەقین و شوێنەکانی تر کردمان داعش بوو کردمان عەرەب بوو کردمان تورکمان بوو کردمان کورد بوو کردمان ئێرانی بوو تورکی بوو عەرەبی بوو سعودی بوو هەر کەسێ بێ ئەوە جەریمەیە خوا ئاگای لێیەتی بەخوا خوا بەو دەردە ئەیبا هەر کەسێ بێ جاوەرە ئەی ماڵی دراوسێکەت ئەتەوێت چایە لێنێی بەڵام مەملەکەتێ بسووتێنی نایکەیشتیوە دووهم تانەو تەشەردان لەو کەسانەی تۆبیان کردووە وازیان لە تاوانێ ناو هەندێک کەس تۆبەی کردووە بەڵام خەڵک گاڵتەی پێکا نۆ موسڵمان پیرۆزی بێ ئەمە زۆر مصیبەتە ئەمە گاڵتەکردنە بەخوا بە ئاەتی خوا بە حەدیسی پێغەمەری خوا هەر کەسێک گاڵتە بک بەو کەسەی تۆبەی کردووە سەرپۆشی کردووە گەڕاوەتە بۆ لای خوا خی گەورە ئەوە خاتە جێگەی ئەو ئەو ژەقاتە جێگەی ئەو خوا پەنامەند بە خاڵی سێم وەستاندنی سیارەکانتان لە ڕۆژی جمعە ئەوە یە بۆ مزگەو تکاتان لێ ئەکەم ڕزاتان لێ ئەکەم ئەمە پێشنیاری دوو سێ مسوڵمانە توخوا مەیهێنە دەرگای مزگەوت لای بەرماڵ هیچ کەسێکم کاکە تۆزە زور دوور دوور بیوەستێنە خۆ گوناح نییە یا ئەگەر ماڵتان نزیکە تخوا سەیارە مەیەنە یاسیان چوارێکتان بە یەکۆ بێن بۆی بەرماڵەکان نەگیرێ ئەوانە شتە فرۆشن کاکە تۆ هاتووی ئەتۆێ میوە بفرۆشی وردەواڵە بفرۆشی بەس ڕێگە مەگرە نابێ ئەم جادەی بەری مزگەوتە کۆڵانەکانی مزگەوت دابخرێ ئەگەر دایبخەن قبوڵی ناکەین و من تکام وایە ئەوەی سیارەی پێیە لە دوور بیوەسێنێ ڕێگا نەگرێ و بەرماڵی خەڵکیش نەکرێ خوای گەورە لە گوناهی هەموو لایەکمان خۆش بێ عاقبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە خوایە گیان نەخۆشەکانمان شیفا بدەیت خوایە گیان نەخۆشەکانمان شیفا بدەیت خوایە هەموو نەخۆشەکان شیفا بدەیت خوایە ئەوەی داوای دوعای خێری لێ کردوین شیفای بدەی خوایە ئەوەی کەساسە شیفای بدەی ئەگەر قابیلی شیفا نیە ئیمانی بەیتە یا رب العالمین خوایە بە ناوی پیرۆز داوات لە یەکەم قوتابیەکانمان سەرکەوتوو بکەی لە مردوەکانمان خۆشبی زینوەکانمان عاقبەت خێر بکەی بێ هاوسەرەکان دامەزرێنی بێ مناڵەکان دڵ خۆشکەی بە مناڵی ساڵە قەرزارەکان ڕزگارکەی لە قەرزاری خوایە وەس و حاڵی ئەم میلەتی کوردی مسلمانە بگێڕی بە باش میلەتانی تەواوی دنیای مسلمان تەواوی مرۆڤەکان خوایە لە دنیا ڕحمیان پێ بکەی ئەقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين